خزمەتکارەکانی تتمەز خەریکی کۆکردنەوەی کەلوپەلەکانی ئەو بوون بۆ سەفەر و دیار بوو ئەویش بەتەمابوو بڕات و پەیکەری خویەکانی میسر بشکێنێت توتمەس بە شێوازێک کە بۆنی ڕەخنە گرتنی لێ هات وتی سوێن بێ بە ئاتون کە لەمەو بەدوا لە میسردا نە خەڵکی گەورامێنێ و نە خەڵکانی ئاسایش و من کە تاوەکو و ئەمڕۆ کارم ئەوە بووە کە ڕۆح ببەخشمە بەردە بێ گیانەکان و بیان کەمە ئەو بتانی کە لە گیانداران زیندوتر بن چونکە جوانی و بایەخی هونەریان لە گیانداران زیاترە ئەبێ لەمەو بەدوا کوتەک بگرمە دەست و بتی خویەکان لەناو ببەم. دۆستان با سود لەم دەرفەتە وەربگرین و بنۆشینەوە چونکە زانم کە زیاتر لە ماوەیەکی کەم لە تەمەنمان نەماوە و بە زووی هەموومان ئەمرین. بەگ پێکەکەی خۆی هەڵقوڕاند و وتی، من ئەزانم کە ئەمرم بەڵام ناتوانم لە جێ بەجێ کردنی فەرمانی ئەخناتون سەرپێچی بکەم چونکە فیرعەون لە کاتێکدا کە من هونەرمەندێکی بێ ناو و نیشان بووم و بەرهەمە هونەریەکانم کڕیارێکی نەبوو لەناو قوڕاوە منی هەڵگرتەوە و هێنایە ئێرە و هەر جارێک کە دارایەکەی خۆم تەنانەت سەتڵەکەشم لە بری شەرابە فرۆشت و بەڕووتی ئەمامەوە فرعون زێڕ و کراسی ئەبەخشێ من و هەرگیز پێی سیر نەبوو کە بۆچی من بێکانزا و ڕووت و قوتم من ئەزانم کاتێک کە بگەڕێمەوە شارەکەی خۆم و هەوڵی لە ناوبردنی خویەکانی میسر بدەم جووتارەکانی ئەوێ بە داسکم هەڵەدڕن و لاشەکەم فرێدەنە ڕووبارەوە و ئەبمە خۆراکی تیمساح بەڵام پیاوێکی پیرم و ئەوەندەم حەز لە شەرابە کە ناتوانم وەکو پێش و کار بکەم و هەرچی زووتر بمرم باشترە هورم هەبوتی ئەگەر من فەرماندەی سوپای ئەم گەلە نەبوومایە بە ئێوەمەوت چاگەکەن کە ئەمرن و گیرۆدەی هێزی هاتی نابن چونکە سەربازەکانی هاتی ئەوەندە بێبەزەین کە ناخۆشترین مردنی ئێمە لە چاو ئەشکەنجەکانی ئەوان نەوازشە بەڵام من لەبەرەوەی متمانەم بە بەختی خۆم هەیە پێشیان لێگرم لە کاتێکدا کازانم پێشگرتن لە سەربازەکانی هاتی لەبەر ئەوەی کە ئێمە دەستمان بەتاڵە و گەنم و زێڕمان نییە کارێکی سەختە چونکە ئەوان کەسانێک نین کە لە هاوار و دەنگی نەفیر بترسێن یان کاتێک کە بەهۆی قۆچقانیەوە بەردبارانیان ئەکەین ڕابکەن دوای وتی یەکێک لەو شتانی ئەبێتە هۆی سەرسوڕمانی من ئەوەیە کە ئێمە لەگەڵەوەشدا کازانین فرعون عقلێکی تەواوی نییە و بڕیاری شێتانەدا کەچی ئەومان خۆشەوێت و فەرمانەکانی جێبەجێکەین بەک وتی من لەو باوەڕدام کە هۆیەکەی ئەوەیە کە ئەو پیاوە بەرامبەر بە گەلی میسر کینەی نییە و باوەڕی بەو شتە هەیە کە ئەیڵێت و لەبەرەوەی کە مرۆڤ هەستە کاکە ئەو شتەی ئەو دەری ئەبرێ لە ڕووی دڵسۆزی و باوەڕەوەیە وتەکەی ئەسەلمێنێ و ئەوی خۆشەوێ توت مەزوتی بەڵام من ئەوم خۆش ناوێت و ڕقم لێتی وتم ئەی بۆچی بەتەمای کارگەکەت بەجێ بێڵی و بۆ جێبەجێکردنی فەرمانی فرعون و شکاندنی بتی خویەکان بکەویتە ڕێ توت مەزوتی چونکە زانم کە ئەم کارە ئەبێتە خێرا لە ناوچوونی فرعون و ئێمە و خەڵکی تریش لە کارە شێتانەکانی ئەو ڕزگارە بین هرم هەبوتی توتمەس تۆ درۆکەیت و ڕقت لە فیرعەون نییە و ئەگەریش لێی بێزاربی کاتێک کە ئەیبینی ڕقەکەت لە ناوەچێت و خۆشەویستی جێگایەگرێتەوە چونکە ئەخناتون بە جۆرێک ئەڕوانێتە مرۆڤ کە هەرگیز هیچ کەسێ بەرامبەر بە ئەو هەست بەکینە و دژمنایەتی ناکات و چەندین جار ڕووی داوە کە من بە تووڕەیەوە هاتوومەتە ناو کۆشکەوە و ئەمیز دەگەڵ فیرعەوندا بەشەڕ بێم بەڵام هەر ئەوەندە کە چاوەکان و بزەی ئەوم ئەبینی تووڕێی خۆم لیا دەچوە و لەگەڵەوەشدا کە ئەزانم ئەو شێتە بەڵام هەرخۆشمەوێ ئێمە لە کارگەکەی توتمەزدا بەم جۆرە گفت گۆمانە کرد و ئەمان نۆشیە و ئەمان ڕوانیە ئەو کەشتیانی کە بە سەرنیلەوە ئەڕۆشتن و هەندێ لە گەورەکان بە سواری بەلەمەوە هەڵەهاتن بۆ ئەوەی خۆیان لەو بگرە و بەردێ ڕزگار بکەن چونکەیان زانی کە تووشی تووڕێی خەڵکی ئاسایی ئەبن و هەندێکی تر بە تەور و پیک و کوتەک ڕێگەی شارەکانی میسریان ئەگرتەبەر کە لەوێدا پەیکەری خویەکان تێک بشکێن و ئەمانە لە کاتی ڕۆشتنیان لە ئاسۆ سرودی ئاتونیانە چڕی و توتمەس ئەیوت ئەمانە هەر ئەوەندە کە گەیشتنە دەستێک لە خەڵکی سادە ئیتر سرودەکە لە دەمیان ئەکوژێتەوە ئێمە ئەو ڕۆژە لە کارگەکەی توتمەزدا هەتاو کوشە و خواردمانەوە بەڵام ئەو خواردنەوەیە لە جیاتی شادی لە ناخی ئێمەدا بۆ هۆی پەژارە چونکە مان زانی کە داهاتوێکی تاریکمان لە پێشەوەیە شەو هرم هەب منی بردە لایەکە وتی سینۆهە من سبینێ بەیانی لێرەوە بۆ مەمفیس و لەوێشەوە بۆ بەرگریکردن ئەچمە تانیس لە کاتێکدا کە نەزێڕم هەیە و نەگەنم و تۆ لەبەرەوەی کە پیاوێکی دەوڵەمەندی ئەبێ یارمەتی بدەی وتم منیش سبەینێ بەیانی لێرەوە بۆ تەبەزە ڕۆم و لە دوای گەشتنم بۆ ئەوێ هەرچەندێکی بتوانم زێر کۆکەمەوە و بۆتی ئەنێرم و نیوەی گەنمەکەشم بۆ تۆ بارەکەم چونکە نیوەکەی ترم بۆ خۆراکی برسیەکانی میسر پێویستە هورم هەب لە پاژەوەی کە دڵنیا بوو زێڕ و گەنمی بۆ نێرم سبەینێی ڕۆژی دوایی ڕۆشت و منیش بە هاوڕێتی توتمەز ڕێگەی تەبەسم گرتەبەر. لە دوای چەند ڕۆژێ ڕووباری نیل هەندێ دیاری بۆمان هێنا کە بریتی بوون لە لاشەی پیاو و ژن و مناڵ و سەری هەندێ لە لاشەکان تاشرابوو ئێمە بۆمان دەرکەوت کە ئەوانە کاهینەکانی ئامون و هەندێ لە لاشەکان کراسی گران بەهایان لەبەردابوو زانیمان کە ئەوانیش لە گەورەکانن جەژنی گەورەی تیمساحەکانی ڕووباری نیل دەستی پێکردبوو تیمساحەکان کە گیانەوەرانێکی ژیرن بەهۆی زۆربوونی لاشەکانەوە مشکیل پەسەند ببوون و لاشە پیرەکانیان ناخوارد بەڵکو تەرمی مناڵ و ژنە گەنجەکانیان هەڵەدڕی و قوتیانەدا من لەو باوەڕدام کە ئەگەر تیم ساحەکان وەکو تاکەکانی مرۆڤ خواپەرز بوونایە شەو ڕۆژ سوپاسی ئاتونیانە کرد چونکە بەهۆی زاڵبوونی ئاتون بەسەر خویەکەی تردا ئەو هەموو خەڵکە ئەکوژران و ئەبوونە خۆراکی تیمساحەکان کاتێ گەیشتینە تەبەس ڕوانیم کە لە چەند جێگایەکی شار و لەوانە لە شاری مردووەکان واتە گۆڕستانی تەبەسەوە لە شێوەی دینگەی ئەستور دووکەڵ بۆ ئاسمان بەرزبووەوە چونکە لایەنگرانی ئاتون بۆ ئەوەی ئاسەواری خویەکانی تر لەناو ببەن هێرشیان کردوە سەر گۆڕەکان و تەرمە مۆمیایی کراوەکانیانە سووتان لەو کاتەدا شکرانم کرد کە دایک و باوکم گۆڕیان نەبوو چونکە ئەگەر من لاشەی مۆمیایی کرای دایک و باوکم بخستایەتە ناو گۆڕێکەوە خەڵکی لاشەی ئەوانیشان دەرەهێنا و ئەیان سووتان لەو کاتەدا من بۆم دەرکەوت کەفیر ئەونەکانی پێشوی میسر کە بۆ شاردنەوەی لاشەی خۆیان هەڕەمیان دروست کردبوو چەندە ژیر بوونە و تێگەیشتم کە بۆچی لە دوای دروستکردنی هەڕەمەکە و شاردنەوەی تەرمەکەی بە جۆرێک دەرگای هەڕەمەکانیان داخست بوو کە ڕێگای چوونە ژوورەوەی دیار نەبێت و ئەوان پێشببینی ئەویان کردبوو کە ڕۆژێک دادێ خەڵکی بۆ لە ناوبردنی خویەکانی ڕابردوو ئاسەوارەکانیان هەڵسن و لەو ڕۆژەدا بتی خوایە کۆنەکان لەناوەبەن و تەرمە مۆمیایی کراوەکان لەناو گۆڕەکان دەرەهێن و ئەیسووتێنن بەڵام ناتوانن هەڵبکوتنە سەر هەڕەمەکە و لاشەی فرعونی تێدا دەربکەن و بیسووتێنن چونکە هەڕەم شوورەیەکە کە ڕێگەی چوونە ژوورەوە هاتنە دەرەوەی نییە و کەس ناتوانێت بچێتە ژوورەوە و لاشەی فیرعەون تێکبدا لەو کاتەدا کەس لاشەی مۆمیایی کراوی فیرعەونەکانی لە ئارامگەکەیان نەهێنایە دەرەوە کە بیسووتێنن چونکە فیرعەونەکان لە تەبەزدا ڕێزیان هەبوو هەروەها لاشەی مۆمیایی کراوی کاهینەکانیش ڕێزیان هەبوو بەڵام لەگەڵەوەشدا خەڵکی ئەوانیان واتە کاهینەکانیان لە گۆڕەکانیان هێنایە دەرەوە و سووتاندیان بۆیە لەوانە بوو کە ڕۆژێک دابێ لاشەی فیرعەونەکانیش لە گۆڕەکان بهێنە دەرەوە بیسووتێنن هەر بۆیە فیرعەونەکانی کۆن کە هەڕەمیان بۆ ئارامگاکانی خۆیان دروست کردبوو بە پاشایەنێکی دوور ئەندێش لە قەڵەمەدران و گۆڕەکانی خۆیان بە شێوەیەک دروست کردبوو کە لە دزی پارێزراو بێ کاتێک کە ئێمە هاتینە ناو تەبەسەوە خاچمان بەملەوە بوو ڕوانیمان دەستەیەک خاجدار شاخدارەکانیان ئەخستە ناو نیلەوە و ئەوەندە بە دارکێشیان بە تەوقی سەریاندا هەتا لە ئاوەکەدا نقم بوون و چیتر نەهاتنە سەر ئاوەکەوە ئێمە زانیمان کە لە تەبەزدا خاچدارەکان سەرکەوتون و خوایەکانی کۆنیان لەناو بردووە و ئێستا ئاتون ئەو خوای کە وێنەی نییە لە تەبەزدا فەرمان ڕەوایی ئەکا من بە توتمەسم وت ئەبێ هەرچی زووترە بچینە مەیخانەی کەڵکی تیمساح چونکە ئەوێ جێگایەکی هێمن و ئارامە و بە چەکوش و تەور ڕێگای مەیخانەمان گرتە بەر و کاتێ چوینە مەیخانەکەوە ڕوانیم کارتا جلوبەرگە کەشخەکانی خۆی لەبەردا کەندبوو کراسی کۆنە و دڕاوی لەبەر کردبوو ڕووپۆشە زێڕینەکەی سەر چاویشی لێکردبووەوە و چاوە کوێرەکەی خۆی دەرخستبوو ڕووی کرد بۆ کۆمەڵێ لە بەندە ڕەش و ڕوت و جلشڕەکان و باربەرە چەکدارەکانی بەندەری تەبەس و ئەیوت برایەن بنۆشن و شادی بکەن چونکە دنیایەکی نوێ دەستی پێکردووە و لەمە بە دوا گەورە و بەندە و پایە بەرز و هەژار بوونی نییە و هەموو خەڵکی لەگەڵ یەکتریدا یەکسان و هەموو کەسێ ئازادە کە بۆ هەر شوێنێکی ئەوێت بڕوات و هەرچیەکی ئەوێت بیکە. من ئەمڕۆ ئاوی جۆ بە خۆڕایی ئەدەم بە مەرجێ کە لە دوای ئەوەی کانزاتان دەستکەوت من فەرامۆش نەکەن و کاتێ پەرستگای خوایە درۆزنەکان یان خانوی دەوڵەمەندەکان تاڵانەکەن ئەوەی دەستانەکەوێ لەم مەیخانەیەدا خەرجی بکەن و منیش وەکو ئێوە بەندەم و بە بەندەیی لەدایک بوومە و گەورەکەم چاوێکی منی کوێر کرد چونکە ڕۆژێک کەتین و برسی بووم گۆزەی ئاو جۆیەکەیم هەڵقڕاند و ئەو ئەوەندە بەدار لێدام هەتا چاوێکیمی کوێر کرد بەڵام ئەمستەم گەریانە لە ئایندەدا دووبارە نابێتەوە و لەمە بەدوا هیچ کەسێک بە بەهانەی ئەوەی کە بەندەیە دارکاری ناکرێت و لەبەر نۆشینەوەی گۆزێک ئاوی جۆ کوێر ناکرێت و هیچ کەسێ بە بۆنەی بەندەبوونی بە دەستەکانی خۆی کار ناکا بەڵکو هەتا و ڕۆژەی کە ئێمە زیندوین کارمان هەر خواردن و خواردنەوە و سەماکردن و ڕابواردنە لەو کاتەدا کە کاپتا چاوی بە من و توتمەسکەوت و لە بینینی ئێمە زۆر سەرسان بوو بەپەلە ئێمەی لە هۆڵی میخانەکەەوە بۆ ناو یەکێک لە ژوورە تایبەتەکان برد و وتی ئێوە زۆر کەم تەرخەم بوونە کە بەم کراسانەوە بە شاردا تێپەڕیون و هاتوونەتە ئێرە و ئەگەر حەزتان لێ گیانی خۆتان بپارێزن جلەکانتان بگۆڕن و کراسێکی کۆنە لەبەر بکەن و دەست و چاوتان قڕایی بکەن بۆ ئەوەی وابزانن کە ئێوە کرێکارن چونکە لەم ڕۆژەدار کەسێ لە تەبەستدا جلی گران بەهای لەبەردا بێ بەندە و کرێکارەکانی کوژن تەنانە دەو کەسانی کە قەڵەویشن لەوانەیە بکوژرێن و ئەگەر ئەبینن کە من نەکوژراوم لەبەر ئەوەیە کە ئەزانن من لە ڕابردوودا بەندە بوومە هەروەها من بڕێ گەنمم بەسەر بەندە و کرێکارەکاندا دابش کردووە و لەم باڕەدا ئاوی جۆم بە خۆڕایی داوەتێن بەڵام ئێوە بۆچی لەم کاتەدا کە گیانی گەورە پیاوان لە مەترسیدایە هاتوونەتە تەبەست ئێمە چەکش و تەورەکەی کە لەگەڵ خۆماندا هێنابوومان نیشانی کاپتادا وتمان هاتوینە بۆ ئەوەی خویەکانی میسر لە ناوببەین و بتەکانیان تێک بشکێنین کاپتا سەیری تەور و چەکشەکەی کردوتی ئەو کارەی کە ئەتانەوێت بیگرنە دەست کارێکی خراپ نییە چونکە خەڵکی ئەمڕۆ ئەم کارە پەسەند دەکەن بەڵام وریابن کە کەس نەتان ناسێتەوە چونکە لەوانەیە کە بارودۆخی ئێرە بگۆڕێت و شاخدارەکان وەکو پێش و بگەنە فەرمان ڕەوایی و بەم پێیە ئێوە ئەکوژرێن و من دڵنیام کە بارودۆخەکە بەم شێوەیە نامێنێتەوە و بەندە و کرێکارەکان تاوانی ویان کردووە کە کۆمەڵێ لە خاجدارەکان لەگەڵ شاخدارەکاندا هاودەست بوونە و ئەیانەوێت ئاسایش و هێمنی شار بپارێزن و ئەگەریش خەڵکی بۆ گەڕاندنەوەی ئارامی و ئاسایش هاوکاری یەکتر نەکەن دیسانەوە هەر نابێت ئەم وەزعە بەردەوام بێ چونکە بەندە و کرێکارەکان و ئەزانن کە لەمە بەدوا پێویستیان بەوە نییە کە کار بکەن و ئەتوانن بەهۆی تاڵانیەوە خۆیان تێر بکەن لە کاتێکدا کە زێڕ و زیو بە کەڵکی خواردن نایەت و لە میسردا گەنم دەست ناکەوێ. من لەبەرئەوە بڕیارەکەی فیرعەونم بۆ ئازاد کردنی بەندەکان پێ خۆش بوو چونکە ئەم بڕیارە بووە هۆی ئەوەی کە لە کۆمەڵێ بەندەی پەککەوتە و پیر ڕزگار بووم و ئەگەر فیرعەون ئازادیانی نەکردایە لەبەرئەوەی کە بەندەی من یان تۆ بوون ناچارە بووین تا ئەو ڕۆژەی کە زیندووین خواردنیان بدەینێ بەبێ ئەوەی کە سوودێکی وەهان لێوەربگرین بەڵام ئێستا هەموو ئەوان لەبەرەوەی کەوازانن لەمە بەدوا بەبێ کارکردن خوارد نەخۆن ڕۆشتونە و منەزانم ئەو کرێکارانەی کامڕۆ بەهۆی ڕاو ڕوتەوە ژیانە بەنەسەر بە زووی بەهۆی نەبوونی گەنم و لە ناوچوونی کەلوپە لە تاڵان کراوەکان بە برسێتی ئەمێنەوە ئەو ساناچارە بن کە کار بکەن بۆ ئەوەی خواردنێکی نیوە تێر بخۆن وەلەو کاتەدا منەتوانم کرێکارانی بەهێز بە دەستڕەنجێکی کەمەوە ناچار بکەم کە کارم بۆ بکەن و هەر دەمێک کە کارم پێیان نەما بەڕێیانەکەم و دڵنیام کە لەمە بەدوا کرێی ڕۆژانەی کرێکارێک ئەبێتە کەرتە نانێک وتم کابتا لەبەرەوەی کە تۆ لەبارەی گەنم و نانەوە قسەت کرد هاتەوە بیرم کە من بەڵێنم بە هورم هەبداوە کە گەنم و زێڕی بۆ بنێر بوو بە تەمام نیوەی گەنمەکەی خۆمی بۆ بنێرم بۆ ئەوەی بتوانێت لە بەرامبەر سوپای هاتیدا بەرگری لە میسر بکە لەبەر ئەوە تۆ ئەبێ نیوەی گەنمەکەم باری کەشتی بکەیت و بەرەو تانلیس بۆهرم هەبی بنێری و نیوەکەی تریش وردە وردە بیدە بە چەند کەسێ با بیکەنە ئارد و نانی لێ دروست بکەن و بیدەنە خەڵکی و ئەو کەسانەی کە لەلایەن تۆوە نان ئەدەنە خەڵکی مافی ئەوەیان نییە کە کانزایان لێ وەربگرن بەڵام ئەبێ بڵێن ئەم نانە لەلایەن ئاتونەوە ئەدرێتە ئێوە کە بیخۆن و ستایشی ئەخناتون بکەن کاتێک کە کاپتا ئەم وتەی بیست کراسەکەی زیاتر لە بەرەرشکە کۆنە بوو لەبەر دادڕی و کەوتە گریان و بەدەم گریانەوەتی سینەوە گەورەی من ئەم کارەی تۆ ئەبێتە هۆی ئەوەی کێمە ئیفلاس بین و بۆ پارووە نانێ دەست بۆ خەڵکی تر درێژ بکەین بەڵام خەڵکی تر وەکو تۆشێت نین کە گەنمەکەی خۆیان بهاڕن و بیکەنە نان و بیدەنە ئێمە وای بۆ من کە نەمردوومە و ئەبێ ئەم ڕۆژە نەهامەتیە ببینم ئاخر تۆ بۆچی ئەتەوێت گەرمەکەت کە هەر دەنکێکی لەمەو بەدوا ئەبێتە هاوکێشی کانزا بکەیتە نان و بیدەیتە خەڵکی بیخۆن ئایە وازانی خەڵکی کاتێ کە نانەکەی تۆیان خوارد لێت مەمنونە بن و ئەگەر دەسەڵاتی کوشتنیانت هەبێ بەوە چاوپۆشی لە کوشتنت دەکەن کەس سوپاسی تۆ ناکات و هەر کەسێ کە نانێکت لێ ئەسەنێ ئەڵێت تۆ دەوڵەمەندی و ئەبێ بە پێی بڕیاری خوای نوێ هەژار ببیتەوە و خەڵکی گەنم و نانەکەت بخۆن ئەم هورم هەبەی کە تۆ ئەتەوێت نیوەی گەنمەکەتی بدەیتێ لە ڕێگر خراپترە چونکە ڕێگر کاتێک کە شتێک لە یەکێک ئەسەنێ باشکرا تێی ئەگەێنێت کە ناتدەمەوە بەڵام هورم هەب زێڕی لێوەرگرتنی وتی زێڕەکەتان بە قازانجەوە ئەدەمەوە کاتێک کە من نامم بۆ نردووتم قەرزەکەمان بدەرەوە ئەو لە وەڵام داوتی وەرە وەری بگرەوە وتم کابتا تۆ ئەزانی زێڕ و گەنم هەرگیز بۆ من ئەو بایەخەی نییە کە بۆ خەڵکی ترهەیەتی و هورم هەب ئەمڕۆ بۆ خواردنی سوپاکەی خۆی پێویستی بەگەنمە و هەروەها گەلی میسریش برسیە و من کە خاوەنی گەنمم ناتوانم دان بە خۆمدا بگرم کە هێزی هاتی میسر داگیر بکات و خەڵکیش لە برساندا بمرن بەڵام من گەنمەکەی خۆم قۆرغ ناکەم کە بە نرخێکی گران بیفرۆشم و ئەوەی کە پێت ئەڵێم جێبەجێ بکە و واز لە گریان و شیوەن بهێنا چونکە کاتێک کە من فرمێسکی چاوی هەزارەها مناڵی برسی میسر ئەبینم ئیتر بە زەین بە فرمێسک ڕشنی تۆدا نایەتەوە کاپتا سەری دانەوەند وتی گەورەی من ئەگەر چیە زانم کە تۆ هەژارەکەویتەوە بەڵام ناچارم فەرمانەکەت ئەنجام بدەم لە ڕۆژی دواییەوە ئێمە لە دوایی گۆڕینی کراسەکانمان لە کاتێکدا کە تەور و چەکشمان بەدەستەوە بوو چوینە شەقامەکانی تەبەست کە بزانین بارودۆخی شار چۆنا گەورەکان و دەوڵەمەندەکان خانووەکانی خۆیان کرد بۆ قەڵایەکی جەنگی و خۆیانیان تێدا گەمارۆدراو کردبوو بۆەوەی لە مەترسی خەڵکی ئاسایی پارێزراو بن هەندێ لە پەرستگاکانە سووتا و کاهینی تیانەبوو دیار بوو کاهینەکانی ئەویان کوشت بوو لەو پەرستگایانەدا هێشتێت جگە لە بتی خویەکانی مسر لەوێدا نەبوو هەموو ئەو کەلوپەلانەی کە بە کەڵکی فرۆشت نەهات تاڵان کرابوو ئێمە لەو پەرستگایانەدا بە چەکش و تەور هەیکەلی خویەکانمان ئەشکاند و هەوڵمانەدا کە ناوەکانیان بسرینەوە هەندێ لە پەرستگاکانیش وەکو ماڵی دەوڵەمەندەکان ببووە شوورەیەکی جەنگی و کاهینەکان لە گیانی خۆیان بردبوو لە ناو ئەو جێگایانەدا بەرگریان لە خوایەکانی خۆیانە کرد و ئێمە ئەمانزانی کە ناتوانین بچینە ناو ئەو پەرستگایەنەوە هەموو ڕۆژێ کاری من و توتمەس ئەوە بوو کە بۆ شکاندنی بتی خوایەکانی میسر و لە ناوبردنی ناویان لە ماڵ دەرەچووین و شەوان بە ماندوێتی ئەگەڕاینەوە یان بۆ مەیخانەی کەلکی تیمساح ئەچووین. خانوەکەی من هەر خانوە کۆنەکەی مزگەرەکە بوو لە شاری تەبەس و لەو خانوەدا خزمەتکارەکەم خواردنی بۆ لێ ئەناین و تەهوتی بچووک دەستی لە ملمە کرد و بە باوە بانگەکردم و مەرید ئەو کاتەی کە لە مەیخانە نەبوو لە ماڵەوە بە میهرەبانی لەگەڵمدا هەڵس و کەوتیە کرد بەڵام ئێمە شەوان بەهۆی دەنگە دەنگی خەڵکیەوە نەمانەتوانی بنوێن بەندەکان و باربەران و کرێکاران چەند دەستەیەکیان پێکهێنابوو بۆ ئەوەی بتوانن بە کۆمەڵ هێرش بکەنە سەر خانووی دەوڵەمەندەکان و پەرستگەکان و ماڵەکانیان تاڵان بکەن و ئەوەی کە دەستیانەکەوێ لە نێوان خۆیاندا بەشی بکەن هەندێ لەوانش بە ڕۆژ ئەنووسن و شەوان دەستیان بە تاڵانیە کرد و هەندێ تریش ڕۆژانە خەریکی داگیرکردنی ماڵی خەڵکی بوون و شەوان پشویانەدا بۆیە بەردەوام دەنگە دەنگی کۆمەڵێک لەوانە بە شەو ڕۆژ ئەبیسرا. مەئموورەکانی فرعەونیش بۆ پێشگرتن لە تاڵانی بێدەسەڵات ببوون و سەر ڕایبوونی تاڵانچەکان ئەوان خۆشیان نیانەزانی چی بکەن چونکە فرعەون داوای لە هەموو لایەنگرەکانی خۆی کردبوو کەواز لە ئیش و کاری خۆیان بهێن و بڕۆن بتی خویەکانی میسر لەناو بدەن و سروشتیە کامکارە بەبێ پێکدان و کوشتن و بڕین نەئەهاتەدی. بە دەرکردنی ئەم فەرمانە فیرعەون لە ڕاستیدا خەڵکی بۆ کوشتن و تاڵانچێتی ئازاد کرد و یاساوڵانی ئەو لە تەبەزدا لەبەر ئەوەی کە ئەم بابەتەیان ئەزانی دەستیان تێوەرنەئەدا بە تایبەت ئەوەی کە لە کاتی دەستێوەردانی ڕابردوو ڕێسا و یاساکان پێشێل کرابوو ئەوان ئەیانزانی کە ئەگەر تەداخول بکەن ئەکوژرێن. لەو ڕۆژی کوشتن و چەپاوڵەدا تەنها سوپایەکی کە خاوەنی سەربازی کارامەی زۆر و چەکی باش و گالیسکەی جەنگی بوایە توانی لە تەبەزدا پێش لەو کوشت و کوشتارە بگرێ و خەڵکی ئاسایی ملکەچی یاسا و ڕێساکان بکا بەڵام فیرعەون کە خۆی فەرمانی دابوو ئەو بارودۆخە دروست ببێ هەرگیز فەرمانی بە لێپرسراوی سوپاکەی خۆی نادا